داوای ڕێنوێی لە خوا بکە. هۆکارێکی زۆر کاریگەری باوەڕبخۆبوون پەیوەندی لەگەڵ خوایە، ئەوەی داوای یارمەتی لە خوا ئەکات هەست بە پشتیوانیەکی زۆر مەزن ئەکات، داوای یارمەتی لە خوا واتە سوودوەرگرتن لە هەموو هێزی سروشتی و هێزی نەبینراو، ئەوەی سوود لە گەورەترین هێزی دونیا وەرئەگرێت و داوای یارمەتی لێ ئەکات تەنانەت هێزی جوڵاندنی چێوەکانیش لە خۆیا هەست پێ ئەکا باوەڕ و ڕێنوێی خوا توانای تۆ وەک توانای خوا بەرز ئەکاتەوە، ئەو باوەڕ بەخۆبوونەی کە لە پەیوەندی بە خواوە سەرچاوە ئەگرێ توانای وەک توانای خوای هەیە، گەر وا نەبێ بە خۆتەوە سنووردار ئەبی، تۆ بە تەنیایی لاواز و بێ توانایت، ئەو لاوازی و بێ تواناییە بە سوودوەرگرتن لە توانا و بەخششی خوا ئەبێتە توانایەکی گەورە. ئەو پیاوە عەرەبە بهێنەوە یادت کە لە پێغەمبەری پرسی، درودی خوای لێ بێ، چی بکەم تا زیان نەبینم لەلایەن دوژمنانمەوە، پێغەمبەریش، درودی خوای لێ بێ، فەرمووی، پشت بە خوا ببەستە. کاتێ پشت بە خوا ئەبەستی ئەو هێزە گەورە لە خۆتا ئەبینی و پڕ ئەبی لە هێز و باوەڕبەخۆبوون و هەر بەو چەشنە ترسێکت لە شکست لا نامێنێ، پەیوەندیت بە خواوە هەبێ پشتی پێ ببەستە داوای یارمەتی لێ بکە هەموو بەیانیەک بە خۆت بڵێ ئەمڕۆ پشت ئەبەستم بە خوا کارەکانم بە خوا ئەسپێرم ئەم بەشەش بە کۆتا هات.